کە هەموو ئاسمانەکان و زەوی دروست کردووە لە شەش ڕۆژدا، پاشان چوویە سەر عەڕش، خوا هەموو کاروبارەکان هەڵدەسووڕێنێ، هیچ تکاکارێک نییە بۆ کەس مەگەر لە پاش ڕێگەدانی ئەو، ئەو زاتە پەروەردگاری ئێوەیە، کەواتە هەر ئەو بپەرستن. بۆ ئەوەی پاداشتی ئەوانە بداتەوە کە بڕوایان هێناوە و کردەوەی چاکیان کردووە بە دادگەرانە، وە ئەوانەی باوەڕیان نەهێناوە، تایبەت بەوانە خواردنەوەی کوڵاوکوڵی زۆر گەرم، وە سزای سەختی ئازاردەر، سڵاو کردن لێیان لەو بەهەشتەدا بە وشەی سەلامە، وە دواهەمین دوعایان ئەوەیە کە دەڵێن، بێگومان سوپاس و ستایش هەر بۆ خوایە کە پەروەردگاری هەموو جیهانە. ولو یعجل اللە للناس الشر استعجالهم بالخیر لقضی الیهم اجلهم، بە ڕاکشان یان بە دانیشتن یان بە پێوە لێمان دەپاڕێتەوە، ئینجا کاتێ لامان برد زیانەکەی و نەمانهێشت، دەڕوات دەچێتە سەر حاڵی پێشووی، وەک هاوار و دوعای نەکردبێ لێمان بۆ لابردنی زیانێ کە دووچاری بووە، کذلک نجزی القوم المجرمین. سوێند بەخوا بەڕاستی لەناومان برد چەند گەل و نەتەوە لە پێش ئێوەدا کاتێ ناهەقیان کرد لە کاتێکدا کە پێغەمبەرانیان بە بەڵگەی ڕوونەوە بۆ هات هەر باوەڕیان نەهێنا ئەوانەی بەتەمای دیداری ئێمە نین لە دواڕۆژدا دەڵێن، قورئانێکی تر جگە لەم قورئانە بێنە یان بیگۆڕە، ئەی محەممەد صلی اللە علیه و سلم پێیان بڵێ، بۆ من نییە کە لەلایەن خۆمەوە بیگۆڕم، من شوێن هیچ شتێ ناکەوم جگە لەوەی سرووشت دەکرێت بۆم، با بهێنرایەتە خوارەوە بۆی بەڵگە و نیشانەیەک لەلایەن پەروەردگاریەوە، تۆش بڵێ، بێگومان زانینی نهێنی و پەنهانی تایبەت بە خوایە، کەواتە چاوەڕوانی بکەن، بەڕاستی منیش لەگەڵ ئێوەدا یەکێکم لە چاوەڕوانان. لە پاش زیان و ناخۆشیەک کە لێیان کەوتووە دەست بەجێ ئەوان پیلان دەگێڕن دەربارەی ئایەتەکانی ئێمە، ئەی محمد صلی اللە علیە وسلم بڵێ خوا چەسپانترە بۆ تۆڵە لێسەندنیان، بێگومان فریشتە و چاودێرەکانمان هەر پیلان و فڕوفێڵێک دەکەن دەینووسن. هو الذی یسیرکم فی البر والبحر. هاتوچۆتان پێدەکات لە وشکایی و لە دەریادا، هەتا کاتێ ئێوە لە کەشتیدان، کەشتییەکان دەیانگێڕێت بەهۆی بایەکی چاک و خۆشەوە و خۆشحاڵ دەبن پێی، لەپڕ بایەکی زۆر بەهێز لەو کەشتییانە هەڵکات شەپۆڵیان بۆ بێت لە هەموو لایەکەوە، وا گومان بەرن کە دەور دراون و لەناو دەچن، کوتوپڕ دەست دەکەنەوە بە خراپەکاری لە زەویدا بە ناڕەوا. ئەی ئادەمیە خراپەکارەکان، لە ڕاستیدا ستەم و ناحەقیەکانتان زیانی هەر بۆ خۆتانە، لەززەتی ژیانی دونیا بێنرخە، پاشان گەڕانەوەتان هەر بۆ لای ئێمەیە، ڕووەکی زۆر ڕواوە و تێکەڵ بووە و بەیەکدا چووە سەوزی و ڕووەکی زەوی لەوەی کە خەڵکی و ئاژەڵیش دەیخۆن، هەتا کاتێ زەوی بە سەوزی و ڕووەک ڕەونەق و جوانی خۆی وەردەگرێ و خۆی دەڕازێنێتەوە، دانیشتوان و خەڵکی ئەو زەویە وا دەزانن کە بەڕاستی ئەوان بە توانان بەسەر دروێنەکردنیدا و ڕیسوایی دایان دەگرێت بۆیان نیە هیچ پەنادەرێک لە سزای بە ڕادەیەک ڕوویان ڕەش بووە دەڵێی دەم و چاویان داپۆشراوە بە چەند بەشێک لە شەوەزەنگ ئەوانەی کە باس کران هاوڕێی ئاگری دۆزەخن ئەوان تێیدا دەمێننەوە بە هەمیشەیی باسی بکە بۆیان ئەو ڕۆژەی هەموویان کۆ دەکەینەوە ئینجا دەڵێین بەوانەی هاوبەشیان بۆ خوا بڕیار داوە لە شوێنی خۆتاندا نەجوڵێن ڕاوەستن خۆتان و بت و پەرستراوەکانتان ئینجا لێکیان جیا دەکەینەوە بڵێ ئایا کێ ڕزق و ڕۆزیتان دەدات لە ئاسمان بە باران و لە زەوییەوە بە ڕوەک؟ یا کێ خاوەنی دروستکەری گوێ و چاوانە؟ وە کێ زندوو لە مردوو دەردەهێنێ و مردوو لە زیندوو دەردەهێنێ؟ هەروەها کێ کارەکان هەڵدەسووڕێنێ؟ بێگومان یەکسەر دەڵێن خوا، کەواتە ئەی محەممەد صلی اللە علیه وسلم پێیان بڵێ، بڵێ خوا ڕێنموونی دەکات بۆ ڕێگای ڕاست، جا ئایا کەسێک کە ڕێنموونی دەکات بۆ ڕاستەڕێ شایانترە بۆوەی پەیڕەوی بکرێ، یان کەسێ ڕێبازی ڕاست شارەزا نابێ مەگەر شارەزا بکرێ؟ ئەوە چیتانە چۆن ئەو بڕیار دەدەن؟ لەلایەن کەسێکەوە جگە لە خوا، بەڵکو بەڕاست دانەری ئەو کتێبانەی پێش خۆیەتی، وە ڕوونکردنەوەی کتێبە ئاسمانییەکانە، هیچ گومانی تێدا نیە لەلایەن پەروەردگاری جیهانیانەوە هاتووە. ئەم یەقولونە افتراه. ئەوە واز لێ بێنە، بەڵکو ئەوانە بڕوایان بە قورئان نەهێناوە بە درۆیان دانا کە هیچ زانیاریان دەربارەی نەبوو، کە هێشتا سەرەنجامی سزا و تۆڵەی قورئانیان بۆ نەهاتووە، بە هەمان شێوە پەیامی پێغەمبەرانیان بە درۆ زانی، ئەوانەی لە پێش ئەمانەوە بوون، ئەوە پێیان بڵێ پاداشتی کردەوەی خۆم بۆ خۆم و پاداشتی کردەوەی خۆتان بۆ خۆتان، ئێوە بەرین بەرپرسیار نین لەوەی من دەیکەم، منیش بەریم بەرپرسیار نیم لەوەی ئێوە دەیکەن. ومنهم من یستمعون الیک. قد خسر الذين كذبوا بلقاء الله وما كانوا مهتدين. وە بیریان بخەنەوە ئەو ڕۆژەی کە خوا هەموویان کۆ دەکاتەوە دەڵێن لە دونیادا نەماونەتەوە ساتێکی کەم نەبێت لە ڕۆژ خۆیان بە یەکتر دەناسێنن بەڕاستی زەرەرمەند بوون ئەوانەی کە بڕوایان نەهێنا بە زیندوو بوونەوە و دیداری خوا لێت دەپرسن ئایا ئەو سزایە ڕاستە بەدی دێت؟ پێیان بڵێ بەڵێ سوێند بە پەروەردگارم بێگومان ئەوە ڕاستە، وە ئێوە ناتوانن خۆتانی لێ قورتار بکەن. ولو ان لكل نفس ظلمت ما في الارض لافتدت به وە هەرچی لە قورئان بخوێنی و ئێوە هەر کردەوەیەک بکەن بێگومان ئێمە بەسەرتانەوە شایەتین و ئاگادارین کاتێ دەڕۆنە ناویەوە و پێوەی خەریکن وە ون نابێ لە پەروەردگارت بە ئەندازەی گەردیلەیەک نە لە زەوی و نە لە ئاسماندا وە نە بچوکتر لەو گەردیلەیە وە نە گەورەتر لەو گەردیلەیە مەگەر ئەوەتا لە ناو پەڕاوێکی ئاشکرادا ثم نذیقهم العذاب الشدید بما کانوا یکفرون. چونکە بەهرە و ڕابواردنێکی کەم لە دونیادا بەسەر دەبەن، پاشان بۆ لای ئێمەیە گەڕانەوەیان، ئینجا پێیان دەچێژین سزای زۆر توند کاتێ بە گەلەکەی وت، ئەی گەلەکەم، ئەگەر بەلاتانەوە قورس و گرانە مانەوەم لە ناوتاندا و ئامۆژگاری کردنم بۆتان بە ئایەتەکانی خوا، ئەوا من پشتم بە خوا بەستووە، ئێوەش کار و بڕیاری خۆتان کۆکەنەوە لەگەڵ هاوبەشەکانتاندا، کذلک نطبع علی قلوب المعتدین. ئینجا لە دوای نوح ناردمان پێغەمبەرانێک بۆ ناو گەلەکانیان ئەوانیش هاتن بۆ لایان بە بەڵگە ڕوونەکانەوە کەچی ئەوان بڕوایان نەهێنا بەوەی کە لە ڕابردوودا بڕوایان پێ نەهێنابوو، وَإِنَّ فِرْعَوْنَ لَعَالٍ فِی الْأَرْضِ وَإِنَّهُ لَمِنَ الْمُسْرِفِینَ. جا لە سەرەتاوە بڕوای نەهێنا بە مووسا. چەند گەنجێ نەبێت لە گەلەکەی بە هۆی ترس و بیمیان لە فیرعەون و پیاو ماقوڵ و گەورەکانیان نەوەک بیانگێڕنەوە بۆ بێ دینی. بەڕاستی فیرعەون خۆ بەزلزان و زاڵ بوو لە زەوی میسردا. هۆکاری ڕازانەوە و جوانی و ماڵ و سامانی زۆر لە ژیانی دونیادا، ئەی پەروەردگارمان بۆ ئەوەی خەڵک گومڕا بکەن لە ڕێگای تۆ، ئەی پەروەردگارمان لە ناوی بەرەو مەی هێڵە ماڵ و سامانیان، دڵەکانیان ڕەق و ڕەشی بکە وأنا من المسلمین. ئینجا نەوەی ئیسرائیلمان لە دەریاکە پەڕاندەوە، ئینجا فیرعەون و لەشکرەکەی شوێنیان کەوتن بۆ ستەم و دەستدرێژی کردن، هەتا ئەو کاتەی خەریک بوو فیرعەون بخنکێ، ئەوسا وتی بڕوام هێنا کە هیچ پەرستراوێک نییە جگە لە ئەو خوایە نەبێت کە بڕوایان پێ هێناوە نەوەی ئیسرائیل یصیب به من یشاء من عباده وهو الغفور الرحیم. وە ئەگەر خوا بە تۆ بگەیەنێت زیانێک هیچ لادەرێک نیە بۆ ئەو زیانە بێجگە لە خوا، وە ئەگەر خێر و خۆشیەکی بۆت بوێ ئەوە هیچ بەرگری کەرێک نیە بۆ چاکەی خوا، بەهرەمەندی دەکات ئەو کەسەی خۆی بیەوێ لە بەندەکانی.